لە دوای حەمد و سەنا و ستایش بۆ خوای گەورە و میهرەبان درود و ڕەحمەتی خوا لەسەر گیانی پاکی پێغەمبەری ئیسلام صلی الله علیه وسلم سڵاوی خوا لەسەر گیانی پاکی سەحابە شیرینەکان خاصەتەن خەلیفەکانی ڕاشیدە گوێ ئەگرین و عەمەڵی پێ ئەکەین. گوێ ئەگرین و خوا لە خۆمان ڕازی ئەکەین. بەحسی ئیمڕۆمان برا شیرینەکانم بەحسێکی زۆر مهمە، زۆر ورد. خوای گەورە و میهرەبان هیچ شتێکی لە بەرچاواگم ناوێت هیچ شتێکی لە بەرچاواگم ناوێت یەک مسقاڵە زەڕە تۆ کاری باش بکەی خوای گەورە و میهرەبان واوە بەری چایوە و لە ڕۆژی قیامەتی چا خۆی جەزای خەیری ئەو فەردە ئەداتەوە کە ئەو کاری خەیری ئەنجام داوە بەڵ من و تۆی مسوڵمان، من و تۆی خاوەنی عەقیدە و یاسایەکی رێک و جوان کە قورئانی پیرۆز، کە سوننەتی رسول اللە یە صلی اللە علیە وسلم. ئەبێت ئەو دینی خوای پەروەردگارە کە وا لە بەری دەستمانە و پێغەمبەری شیرین درود و سەلامی خوای لەسەر بێ ئەو دینێ ڕۆشن کردێسەوە بۆ من و تۆ ئەبێت ئێمە نوکتەوە نوکتەی ئەو دینە عەمەڵی پێ بکەین و کاری پێ بکەین عەمەڵی پێ بکەین و کاری پێ بکەین یەعنی بیکەینەوە بەرنامەی ڕۆژانەی خۆمان نێژین وەڵا ئەمە سەختە ئەمە سەهلە ئەمە ئاسانە یا ئەمە شتێکی وردە ئەوە لە وجودمانە نێردرا شرینەکانی من یەک مسقالە زەڕە کە پێغەمبەری خوا صلی اللە علیە وسلم ئەفەرمێت خەیر بکەن سەدەقە بکەن با لەتی خورمایەکی چوێت ها لەتی خورمایەک زۆر کەمە بەڵام دین ئیشارەی پێەکە لەلایەنی دینۆ کەم نییە لەلایەنی دینۆ کەم نییە من و تۆی مسلمان ئەبێ زەڕەی ئەو دینە بخوێنین چونکە خی گەورە و میهرەبان زەڕە ئەخوێنێت هەم لە خەیر هەم لە شەڕ ومن یعمل مثقال ذرە خیرا یرە یەعنی ئەو مسقاڵە زەڕە خوای گەورە و میهرەبان چاوی پێ ئەکەوێ ومن یعمل مثقال ذرە شەڕا یرە مسقاڵە زەڕەیەکیش شەڕ خوای پەروەردگار ئەیخوێنێت و من و تۆی مسوڵمان با پەروەندەکەمان وەختێ بایگانی ئەوێت با چتی باشی تیابێت کاتێک کە واهێمە قورئانی پیرۆز ئەڕۆینە خزمەتی کەلامە شیرینەکەی ڕەب العالمین کە قورئانی پیرۆزە و حەدیسە سەحیحەکانی ڕەسول اللە صلی اللە علیه و سلم زۆر جوان ڕەهنماییمان ئەکەن برا شیرینەکانیم ڕەهنماییەکی جوانمان ئەکەن هەم قورئان و هەم گوفتەی رسول اللە صلی اللە علیە وسلم و هەم گوفتەی دۆستەکانی خوای گەورەو مێهرەبان ئەمانە گشتیان دەلیل و بورهان و حوجەتن بۆ من و تۆ بەڵێ ئەڕۆینە خزمەتی ئایەتی قورئان سورەی مؤمنون ئایەی پەنجا و حەفت بابزانین خوای گەورە و مهرەبان بانگمانەکا بۆچی بۆ عملی چاک ها زۆر موهیمە ئەمە ئەبێت بزانین وەختێ لە چتێک لە دین نازانین ئەبێ بڕۆین سوعال بکەین خوای گەورە و میهرەبان لە قورئانە ئەفەرمێت فەسئەلو ئەهلە ذکری ان کنتم لا تعلمون کاتێکەوە ئینسان لە شتێک شارەزایی نییە ئەبێ سوعال بکات وەختێ شارەزایی لەو شتە نیە نێژێ تەکەبوری نەوێ تەکەبوری نەوێ غروری نەوێ بێژە وەڵا من عیبە بڕۆم لە مناڵێکی بچکۆلە سوعالێ بکەم من ئەوە پەنجا ساڵە من ئەوە شە ساڵە عیبادەت ئەکەم پێم عیبە بڕۆم لە نەفەرێکی سەر ڕوت سوعالە بکەم برا شیرین لە کاری من ئەمە زۆر خەتەرناک. فاسئلو اهل الذکر ان کنتم لا تعلمون سوعال بکەن لەو شتانەی کەوا خۆتان ئاگاتان لێ نی خۆتان نازانن ئیتر مەپرسن نەبێژن وەڵا فڵان کەس عمری وا لە خوارد فڵان کەس سەری ڕووتە فڵان کەس مەلانیە نە برا عەزیزەکە ئەو دینی خوای پەروەردگارە ئینسانگەلێک شارەزان حەسەن مەلای ژنێن لە ڕاستیە ئیمامی عومەر، من و تۆی موسڵمانیش ئەبێت ئەخلاقمان وەکو ئەخلاقی ئاوانە بێتە، تەکەبور لە وجودمانا نەبی. خوای گەورە و میهرەبان لە ئایەتە شیرینەکەیا ئەفەرمێت، ان الذین هم من خشیە ربهم مشفقون ئەو کەسانەی کەوا ئیحسان ئەکەن چاکە ئەکەن ئیمانێکی باشیان هەیە لە لای خوای پەروەردگار زۆر بەڕێز ها ئەفەرمێت من خەشیەتی ڕەبیهیم مشفقون یعنی لەبەری خوای پەروەردگار ترسیان هەیە هەر شتێکی وت ئەبێ من و تۆ وە بێ دەردەسەری ئیمانمان پێی بوێت وە بێ دەردەسەری وە بێ چێن و چوون ئیمانمان بە ئەو قورئانە بێ بەڕێک و پێکی عەمەڵی پێ بکەین نەیەژین وەڵا ئێمە جارێ جوانین نێژین وەڵا ئێمە جارێ فعلەن نەگەینەسە ئەو کارە نە برا شیرینەکەی من ئەمە لە ئەمە لە وجود و فکری ئینسانە ئەبێ نەوێت ئیمکانی هەیە خوای پەروەردگار هەر لە ئەو لەحزە گیانی ئەو ئینسانە بکێشێت کە ئەم قسە ئەکات ئەم قسە زۆر خەتەرناکە ئەم قسە زەرەری هەیە بۆ دینەکە ئەبێت بە تەواوی مەعنا نەسی ئایەتی قورئان هەرچیەکی وت من و تۆ وە خەیر و بەرەکەتی بزانی قۆڵی مەردایەتی لێ بماڵینەوە عملی پێ بکەیت ئەوە زۆر مهمە ئەفەرمێت والذین هم بربهم لا یشرکون لا یشرکون دین نەهی لێ ئەکات و دین نەیگەرەکە ئەبێ تۆش نەو گەرەکرێت بابا خۆ کابرایە ژێ فڵان کەس تۆ غەیری خوا هاوار مەکە خۆ دژمنی تۆ نییە برا عزیزەکە شیرینەکەی ئەوە خی گەورە و میهرەبانە لە قورآە باسی ئەکا بۆمان خی گەورە و میهرەبان ئەفەرمێت چ کەسە چ کەسێ لەوە گومڕاترە غەیری خوا بانگ ئەکا وە جوایوچی نادات خوای گەورە و میهرەبان ئەفەرموێت ئەفەرمێ کێ لەوە گومڕاترە؟ دەی کابرا خۆ دژمنی تۆ نیە برا شیرینەکەی من ئەگەر هاتوو نەفەرێک ئەم قسە لە دەمی دەرچوو ئیتر تۆ مۆری ئەمە مەنێوە سەری توێڵیەوە بێژێ وەڵا ئەمە زدی سڵاواتە ئەمە زدی مەشایخە ئەمە زدی پیاوچاکانە ئەمە مەنێوە نە توێڵی برا شیرینەکانی من ئەمە خوای گەورە و میهرەبانە باسی ئەو شرکمان بۆکە باسی ئەومانە بۆ ئەکا کە من و تۆی مسوڵمان توخنی شرک نەکەوین و یەعنی پەڕۆ دار بەرد ئەمانە نەکەینۆ شەفیع بۆ خۆمان ئەمانە نەکەینۆ خوا بۆ خۆمان نەعوذ باللە چوکڵەکە نێرین بیکەینۆ قەی مەشکەکە بێژن دۆکەمان زیاد ئەوێت ئەمە نێ براشنی نەکەی من ئەمە خوا و پێغەمەری خوا نەهیان لێکردگە ئەمە شرکە ئەمە ڕەفیقە تۆ بۆ خوادایانی لە ناوی نوێژەکانا من و تۆ ئەم ئەم ئەم کەلامەیەژین ئەم جوملەیەژین دەی من و تۆی مسوڵمان ئەبێت لەو شرکیاتە خۆمان دورۆ بخۆین دژمنی کەسیش نییە برا شرینەکانی من قینشمان لە کەس نییە قینمان لە ئەو کەسەسە کەوا غەیری بەرنامەی خی پەروەردگار کارەکات یا تۆ بێژی وەڵا قانونی دەوڵەت زۆر مهمە بەو کەریمە ئەمە شەریک بۆ خوا قرار دا ئین الحکم الا لله بەس حکم خوای گەورە و میهرەبان جاری ئەکات ئین الحکم الا لله قانون کە هینی مسلمانە قورئانە هەموو شتێک ئەو شتەی کەوا تۆ گەرەکتە لە ناوی ئەو قورئانە بەیان کریاوە هەر شتێک کە گەرەک بێت پێغەمبەری خوا صلی الله علیه و سلم حدیثەکانی پێغەمبەری خوا صلی الله علیه و سلم پێغەمبەر ئەتوانێ حەڵاڵ و حەرام بکات ئەوە قانونێکی زۆر مهمە بۆ من و تۆ براشرینەکەی من ئەبێت من و تۆ قانونەکەی خوای گەورە و مهرەبان لە هەرچی قانونە مهمتری بزان بەڵ والذین یوتون ما آتوا ئەو ماڵە کە خوای پەروەردگار دایبەزیوەتەوە ماڵێکی باشی داوەبی زەمینێکی کشاوەرزی پێدایت ها کار و کاسپێکی باشی پێدایت ئەبێت لە ئەو کار و کاسبیەکەوە ئەیکەی لە ئەو کار و کاسپێ زەکاتەکە دەربدەی ئەو زەکاتە کە ڕکنێکە لە ئەرکانەکانی ئیسلام ها خوای گەورە و مهرەبان ئەفەرمێت لە ئەو پوڵە کەوا دەرامەدی تۆیە هینی زەویەکە هینی پوڵەکە هینی کەسابەتەکە هینی کارکردەکە ئەو پوڵە کە دین دیاری ئەکات لە ئەو پوڵە کە زەکات بدەی ئەبێ لەو پوڵە زەکات بدەی ئەبێت سەدەقە بدەیت ئەبێت دەستی وازوێت بۆ ئەو کەسانەی کەوا مستحقن بۆ ئەو کەسانەی کەوا لیاقەتیان هەیە بۆ ئەو کەسانەی کەوا سەرەوخوارن بۆ خوای پەروەردگار بۆ ئەو کەسانەی کەوا شەریک بۆ خوا قەرار نادەن ها زۆر موهیمە ئەمە من و تۆی مسوڵمان ئەبێ ئا ئەمانە گشتی وەبەر چاومانی بێت ئەفەرمێت وقلوبهم وجلت وەختێ ئاەتێکی قورئان لامانا ئەخوێنرێتەوە ئەبێت دڵەکانمان کوڵەی بێت ئەزانی کوڵە یعنی چی یعنی عمل پێکردن یعنی عمل پێکردن وەختێ خوای گەورە و مهرەبان باسی نوێژمان بۆ ئەکات ئەبێت من و تۆی موسڵمان لەسەری وەختی خۆیان نوێژەکانمان بکەین چونکە خوای گەورە و میهرەبان لە قورئانی پیرۆزە ئەفەرمێت نوێژمان لەسەر واجب کردوون لەسەری وەقتە نەک تۆ کارێری ئەەکەی نەک تۆ کارێ ئەەکەی نەک هێژێواوە دەستۆ داسێواوە دەستۆ بێڵێواوە دەستۆ برا شیرینەکەی من جمعانە خوای گەورەو میهرەبان فەرزی کردووە لەسەری ئینسان پێغەمەری خوا صلی الله علیه و سلم ئەفەرمێ هەرکەسێ سێ دانە جمعە و بێ عذر بێ عذر تەرک بکا ئەڵا مۆری منافقی ئەنێتە سەری دڵی ئەو ئینسانەوە زۆر مهمە ئەمە من و تۆی مسلمان ئەبێت ئەلەمانە خۆمان پارێزی وجلت قلوبهم وەختی ئاەتی قورآن لامانە خوێنراوە ئەبێت عملی پێ بکەین نەیخەینە دوا هەر توانیمان کارێ بکەین فەوری ئەو کارە ئەنجام بدەین تا بێتە خەیر و بەرەکەت بۆمان تا بێتە مایەی ڕەحمەت و خەیری خوای پەروەردگار بۆمان برا شیرینەکانی من ئەفەرمێت إنهم إلى ربهم راجعون بەڕاستی گشتمانە گەڕێن و بەلای خوای گەورە و مێرەبان یەکێکە لە بەڕێزەکانی سەحابە لە خزمەتی پێغەمبەری خوا صلی الله علیه و سلم ئەفەرمێت پێغەمبەری خوا صلی الله علیه و سلم ئەفەرمێت إني أرى ما لا ترون ئەو مەلائیکەتانە ئەو فریشتانە گشتی وانە سوژدە بە خوای گەورە و میهرەبان گشتیان خۆتیان هەیە بەرامبەری خوای گەورە و میهرەبان پێغەمبەر فەرمی صلی الله علیه وسلم ساجدا لله تعالی گشتیان وانە سوژدە بە خوای گەورە و میهرەبان گشتیان سبحان اللەزی یەژن بۆ خوای پەروەردگار پاک و منەزەهی بۆ خوای گەورە ئەکەن سشا ستایشی گەورەی خوای پەروەردگار ئەکەن ئەو مەلایکەتان گشتی وا لە سوجدە ئەفەرمێ واللهی لەو تعلمون ما اعلمو لا ضحکتم قلیلا ئەفەرمێ قەسەم بەو کەسەی کەوا نەفسی محمد وا وەدەسیوە ئەگەر ئێوە وەکی من بتان زانیایە زۆر کەم ئەکەنین زۆر کەم ئەکەنین وەفرە ئەگریان و فرە ئەگریان بۆچی چونکە عەزابی خوای گەورە و میهرەبان زۆر سەختە برا عەزیزەکانی من تێینە مزگەوت یا لە ماڵی خۆمانە یا لە شوێنێک یا لە دەشتێک یا لە کەژێک یا لە بانی چەمێک دوو ڕکعات نوێژ ئەخوێنین یعنی ئەو مەکانە لە ڕۆژی قیامەتە شایەتیمان بووە دامازانن تۆ لە هەرکوێیەکا یەک سبحان اللە لە شوێنەکا ئەنجام بدەی یەک کاری خەیر زۆر بچکۆلەی جوێ و کاری خەیرە وتمان کوتە خورمایە لە هەرکوێیەکا کارێکی خەیر ئەنجام بدەیت ئەو شوێنە و ئەو مەکانە لە ڕۆژی قیامەتە شایەتیت بۆ ئەدا فرە مهمە ئەمە لە ڕاستیە پێغەمەری خوا صلی الله علیه وسلم ئەفەرمێت ئەگەر ئەگەر ئەو شوێنە هێوە بتانزانێ وە چاوتان بکەوتایەتە ئەو شوێنە سبحان الله یعنی لەزەتی دنیاتان ئەنجام نەوێدا ئەو نیە سەختە برا شیرینەکانی من ها هەمیشە ئیشارەم بۆ کردی و ئیشارەیەکی پێ ئەەکەم پێغەمەری خوا صلی الله علیه وسلم ئەو ئاگری دنیا یەک دانە کبریتی بچکۆلانە وەختێ دێ یەکەیتە شخاڵتەکە کبریتەکە ئارێکی زۆر بچکۆلەس یەک لەحزە تاوی ئەو ئارە ئەگەیەتە پەنجەت هاواری لێ هەڵەسێت هاواری لێ هەڵەسێت ئەو ئارە بچکۆل و چەنها ئاو شۆریاوە بە گفتەی پێغەمەری خوا صلی الله علیه وسلم ئەم ئاگرە کەوا لە دنیا شۆریاوە یەخ کریاوە سبحان اللە پێغەمەری نازدار درود و سەلامی خوای لەسەر ئەفەرمێن لە ڕۆژی قیامەتە لە ئەو جەحەنمەی کەوا بۆمان باسەکرێت لە قورئانە لە سنەتی پێغەمەرە صلی الله علیه وسلم پێغەمەری خوا صلی الله علیه وسلم ئەفەرمێت ئەگەر ئینسان لەو ئاگری جەهەنمە دەربێت بیخەنە ناوی ئاگری دنیا خەوی پێ ئەکەوێت سبحان الله یەعنی ئەگەر بیخەنە ناوی ئاگری دونیا یەکسەرە ئیسراحەتی بۆ تێ یەکسەرە خەوی پێ ئاکەوێت ها بۆیە پێغەمبەری نازار درود و سەلامی خوایی لەسەر بێ ئەفەرمێ ئەگەر ئەو چتەی کەوا من وێناومە هێوە بیوێنن حتا لەگەلی ژنەکانیشتانە لەزەت ناوە زۆر مهمە ئەفەرمێت ولو خرجتم إلى السعودات تجأرون ئەگەر هێوە ئەم شتانە بیوێنن بەڕاستی بە تەواوی مەعنا کارەکانتان بۆ خوای پەروەردگار و کاری باش ئەکەن و کاری ڕێک و پێک ئەنجام ئەدەن و گوناح ناکەن ئەگەر هێوە ئەم کارەتانە بزەن بەڵام بۆ هێمە چاومان پێ ناکەوێ برا شیرینەکانی من ئەمە مەسەلەیەکی غەیبیە لە ڕاستی مەسەلەیەکە بە چاوی خۆمان نایبینین بۆیە خوای گەورە و مهرەبان پێغەمبەر درود و سەلامی خوای لەسەر بێ ئایەتی قورئان و حەدیثمان بۆ تێرنۆ من و تۆی پێ ئیمتحانەکەن یعنی لە ئەو ئیمتحانە ئەبێ دەربچی ئیمانمان بە ئەو قسانە بێ يعلم الناس بها پێغەمەری خوا صلی الله عليه وسلم خۆمانی بە برای خۆی داناوە براکانم ئەفەرمێ براکانم لە ئاخر زەمانە منیان نەبیناوە بەڵام قسەکانی منیان بیستووە عمل بە قسەکانی من ئەکەن و نیشانی مردمیی ئەدەن ئەمە زۆر مهمە لە ڕاستیە من و تۆی مسلمان ئەبێت ئیمانمان بێ بە ئەو قسەی پێغەمەرە صلی الله عليه وسلم ئەو وەختا ئیمتحانێکی زۆر گەورە و مهمە خی گەورە و مهرەبان جەزامان ئەداتۆ چونکە کابرا بووە لە خزمەتی پێغەمبەرەوە صلی اللە علیه و سلم ڕێک سەیری ناوی چاوی پێغەمبەری کردەوە ئیمانی پێ نەهاوردن ڕێک کاتێکەوە پێغەمەری خوا صلی الله علیه و سلم ئەو هەموو معجزە جوانەیە پێ عطا کردە خوای گەورە و میهرەبان نەفەری وای نەبووە و تێسی ئەی محمد ئەم سحرتە لە هەرچی سحرە گەورەترە سبحان الله و چای خۆی بەڵام ئەگەر من و تۆی موسڵمان عیسا موعتەقیدین بە ئەو پێغەمبەرە درود و سەلامی خوای لەسەر بێ و کەلامە شیرینەکانی بخوێنینەوە عەمەڵی پێ بکەین لە ڕۆژی قیامەتا بە ئیزنی خوای پەروەردگار شەفاعەتمانەکە ئەو پێغەمبەر دڵی خۆشە ئیفتخاری پێوەکە مسقالە زەڕەیەک لای خوای پەروەردگار گم نایە برا شیرینەکانی ئەفەرمێت ئەفەرمێت من خافە پێغەمەر ئەفەرمێت کەسێک کەوا لە خوا بترسیت پێغەمەر ئەفەرمێت کەسێ لە عەزابی خوای گەورە و مهرەبان بترسێت ئەدلەجە بەڕاستی هەرکەسێ لەخوا بترسێت وەختێ ئینسان لەخوا ترسیا کۆشش بکا بۆ کاری چاکە بۆ کاری چاکە مسخالە زەڕێ کاری چاکە تۆ ئەنجام بدە خوای گەورە و مهرەبان کاڵایەکی پێ ئابەخشێت ڕێگەی خۆی ئەدۆزێتەوە ئینسان خوای گەورە و مهرەبانیش کاڵایەکی پێ ئەدا ئینجا ئەو کاڵایی خوا ئەو جێگەسە کەوا هەموو عالەم بۆ یەکۆشێت دەی وا مادامێکێ پێغەمەری خوا صلی الله علیه و سلم ئەفەرمێ کەسێک کەوا لە خوا بترسێ ئەبێ کۆشش بکات ئەو کەسەی کەوا لە خوا ناترسێ کۆشش ناکا یەک دانە دوو رکعات نوێژی قمقمە نوێژی بۆ خوێنێت گەرە کێسی بێژێ وەڵا من خسمە ملی خوا نعوذ بالله کابرا چوار رکعات نوێژی زیاوێ ئەخوێنێت ملە ملەکە برا عزیزەکەی من وانییە وانییە ئەسەن وانییە تۆ ئەبێت ئەو عیبادەتەکە بخوای گەورە و مێهرەبان قبوڵی لێ ئەکات لە ئەو ئینسانە قبوڵی ئەکا ئەبێ عیبادەتێک کوێ خوای گەورە و مێهرەبان ئەمری پێکردوێت وە پێغەمبەریش درود و سەلامی خوای لەسەر بێ تەئیدی کردوێت و ئەنجامی داوێت خوای گەورە و میهرەبان ئەو عیبادەتەی گەڕ حتى بينما رجل يمشي بطريق وەختێ تۆ لەسەری ڕێگەیەک ڕێ ئەەکەیت لەبانی ئەو جادە ئیسفالدە ڕێ ئەکەیت یەعنی تۆ ئەتوانی لەبانی ئەو جادەیچە تۆ سەدەقە بکەی یاوای لە پشتی فەرمانە ماشنەکە ئەڕانی دەندەکەی بۆ عەوەزەکەی گازی پێ ئەدەیت یعنی تۆ ئەتوانی لە وەختی گازدان و لە پشتی ئەو فەرمانە لەبانی ئەو ڕێگەگا سەدەقە بکەیت پێغەمەری خوا صلی الله علیه وسلم ئەفەرمێت مر رجل ئەگەر ئەو ئینسانە هاتە خوار ئەگەر پیادە و ئەگەر سواری حەیوان و ئەگەر سواری ماشین و ئەو بەردێ هەڵگرت ئەو دڕکێ هەڵگرت ئەو چتێ هەڵگرت کەوا ئەوێتە عەزیەت و ئازار بۆ مسلمان لایورد پێغەمەری خوا صلی الله علیه وسلم ئەفەرمێت ئەوە بەهشتی بۆ خۆی حەڵاڵ کردووی سبحان الله بە چتێکی زۆر کەم یەعنی تۆ دەست بووە بەردێ فڕە بدە، دەست بووە دڕکێ لاوە لەبانی ئەو جادە، پێغەمبەری خوا صلی اللە علیه و سلم ئەفەرموێ بەڕاستی ئەو ئینسانە بەهەشتی بۆ خۆی سەندووی. برای عەزیزەکانی من یەعنی دینی ئیسلام دینێکی رێک و پێکە، دینێکی پاکە، دینێکی زۆر ڕەحەتە لە ڕاستییا. ئەگەر ئینسان کەمێ وزە بداتە خۆی، کەمێ فکر بکات و لە خلقەتی خۆی سەیری قیافەی خۆی بکات چۆن خوای پەروەردگار خلقی کردووە، بەڕاستی مسقاڵە زەڕەیەک ئەگەر گوناهێکیی کرد فەوری ڕجوع ئەوێتەوە بۆ لای خوای گەورە و میهرەبان ئەیژێ ئەی خوای پەروەردگار من ئەم کارە ئیشتبا و ئەم کارە زۆر غەڵەت و کردم خوایە تەوب خوای پەروەردگاریش تەوبەکەی لێ قەبووڵ ئەکات. خوای گەورەو میهرەبان ڕوو ئەکاتە ئینسان ئەفەرمێت لا تقنطوا من رحمة الله ئەی ئینسان تۆ لە ڕەحمی من بێوەری مەوە ان الله يغفر الذنوب جميعا وەختێک وتی خوایە تەوبە خوای گەورەو میهرەبان لە تەواوی گوناهەکانت خۆشەوێت لە تەواوی گوناهەکانت خۆشەوێت ئەی خوای پەروەردگار جوانەکانمان مەحفوز بکەیت ئەی خوای پەروەردگار ئاقیبەتی پیرەکانمان وە خیر بگەڕێنیت ئەی خوای پەروەردگار جوانەکانمان مەحفوز بکەیت ئەی خوای پەروەردگار هەر کەسێ مشکلی هەیە مشکلی حل بکەی خوای پەروەردگار هەر کەسێ قەرزارە قەرزی بۆ بار بکەیت خوای پەروەردگار هەر کەسێ داوات لێ ئەکا داواکەی قبول بکەیت ئەی خوای پەروەردگار هەر کەسێ زدی ئەو دینی تۆسە خوایە نابودی بکەیت ئەی خوای پەروەردگار هەر کەسێ گەرەکێسی دینی تۆ نابود بکا خوایە نابودی بکەیت ئەی خوای پەروەردگار هەرکەسێ بەقەڵەم بەزوبان زدی موسڵمانان ئەجوڵێتۆ ئەی خوای گەورەو مێهرەبان خوای گەورەو مێهرەبان لاشەی سەرەتانی لێ بدە ئەی خوای پەروەردگار هەر زوبانێک بەر عەلەیهی موسڵمانان قسە ئەکا وە بەر عەلەیهی موسڵمانان کار ئەکا ئەی خوای گەورەو مێهرەبان ئەو زوانە لاڵ بیێت